والصلاة والسلام على سيدنا وحبيبنا محمد وعلى آله وأصحابه أجمعين ئیمانداران و خواناسانی بەڕێز سەسلام و ڕەحمەتی خوای پەروەردگار لە ئێمە و سەرجەم ئەهلی قیبلە بێ لەم کاتە پیرۆزەدا لە ماڵێک لە ماڵەکانی خوادا لەگەڵ هەموو ئومەتی پێغەمبەرا صلی الله علیه وسلم خۆشەویستان و بەڕێزان کاتێک خوای پەروەردگار بەشەر، مرۆڤی، لەسەر ئەم زەویە دروست کرد و ئاوەدانکردنەوەی سەر زەوی بە ئەمانەت پێسپارد، کۆمەڵێ یاسا و ڕێساشی بۆ ئەم مرۆڤە لەم سەر زەویە دانا. کۆمەڵێ بنچینە هەیە کە ئینسان لەسەری بژیا هەموو خەڵکی بە ئاسوودەیی دەژین. وەکو بنەمای، ولقد کرمنا بنی آدم، خوای پەروەردگار بە نەصی ئایاتی قورئان و لە هەموو دینە ئاسمانیەکانیشا چەسپاوە کە بەڕاستی خوا ڕێزی لە بەنی ئادەم گرتووە هەرچی نەوەی ئادەم بێ ئەبێ بە چاوی ڕێزەوە تەماشای بکرێ دووەمیان خوا فەرمووی یا ایها الناس انتم الفقراء الی اللە ئەی خەڵکینە ئێوە هەمووتان موحتاج و ئاتاجن بە خوای پەروەردگار هەمووتان بەس ئیحتیاجن بە خوا ئەینا کەس ئیحتیاج نییە بە بەندەیەکی خوا کە ئەو دەوڵەمەندە و ئەو هەژارە ئەوە تاقیکردنەوەیەکە ئەویش ئیبتیلای کراوە بۆ دەوڵەمەندی وەکو ئەو ئیبتیلای کراوە بە هەژاری هەموو خەڵکی بە ئیماندار و بێ ئیمانەوە ئێوە ئەسڵتانی یەک پیاو و ژنەکە ئادەم و حەوایە کەس نییە بڵێ من لە فڵان کەس لەدایک بووم من لەو لەدایک بووم ئەسڵی هەر هەموومان دەگەڕێتەوە بۆ یەک پیاو و ژن کە ئادەم و حەوایە ثم جعلناكم شعوبا وقبائلا وجعلناكم شعوبا وقبائلا پاشان خوای پەروەردگار کردوینی بە چەند نەوە و نەتەوەیەکەوە قەوم و زمانێکەوە ئەمە کوردە ئەوە عەرەبە ئەوە فڵانە بۆ لیتەعارەفو بۆ ئەوەی کەوا تەعاروف بکەن یەکتری بناسن هاوکاری یەکتر بن ئەمجا خەڵک دیفاع لە مافی خۆی بکاو مافی خەڵک پێشێل نەکا پەروەردگار بەم ئایەتە قورئانیانە بەم بنەما دینیانە ئەگەر ئینسان لەسەری بڕوا ئاژاوەیەک کوشتنێک بڕینێک قەتڵێک لەم سەرزەوێدا ڕوونادا چونکە هەموو بەشەر بەڕێزە، هەموومان ئەسڵمان یەک دایک و باوکە، هەموومان دەگەڕێینەوە بارەگای یەک قاپی خوای پەروەردگار، هیچ کەس نییە بێ ئیحتیاج بێت لە خوا، موحتاج بێت بە عەبدی خوا، هەموومان هەر ئیحتیاجی خواین. بەڵام بەڵام بەڕێزان لە موقابیلا ئەوانەی کە خوانەناسن ئەمەیان قبوڵ نییە. کاسێک سەرکردەیەکی کافری بێ دین پەیدا دەبێ ئەڵێ من ئەمەم قبوڵ نیە خەڵک هەموو هەر عەبدی خوا بن و عەبدوڵڵا بن ئەبێ عەبدی منیش هەبێ ئا لەوێدا پێکدادانی بەرەی حەق و ناحەق پەیا دەبێ ئا لەوێدا نور و تاریک کە جا ئەهلی تاریکی بۆ ئەوەی شەوە زەنگی تاریکی نەڕەوێتەوە بۆ ئەوەی نور و ڕۆشنایی نایەتە ژوورەکەوە پەردەکاندا دەداتەوە هەموو ڕێگاکان و کون و ڕۆشناییەکان دەگرێ ئا لێرەوەیە کە دەبینی چەندین ڕۆژگار هەیە، چەندین موناسەبەت و بیرەوەری دروست دەبێ کە مرۆڤ زوڵمی لە مرۆڤێکی تر کردووە، کە هەوڵی سڕینەوەی داوە، کە بە موستەلەحی سیاسی ئەمڕۆ ئەڵێن جینۆسایدی کردووە، واتە قەتڵ و عامی کردووە، چاک و خراپی بەیەکەوە لە بەین بردووە. وتویەتی یان ئەبێ لەگەڵ منا بی، یان ئیتاعەی من بکەی یا من بە خوای خۆت بزانی بە ڕازیق و مرێنەر و ژێنەری خۆتم بزانی یان ئەبێ نەبی جا ئەم سیاسەتە کە بەشێکی گەورەی بەر میللەتی کوردی مسوڵمان کەوتووە لە دێر زەمانەوە هەیە سەیری قورئان کەن قورئان یەکێ لە سوڕەتە پیرۆزەکانی ناوی سوڕەتی ئەلبوروجە خوای پەروەردگار لەو سوڕەتەدا کە دواتر ئایەتەکان تەفسیر دەکەم چونکە سوڕەتەکانی قورئان حیکایەت نین بەسەرهاتێک نین باسی گەلێک بگێڕێتەوە یعنی حتا ڕۆژی قیامەت ئەم بەسەرهاتە دووبارە دەبێتەوە سەبەبی هاتنە خوارەوەی ئەم ئایەتانە و باسکردنەکەی وەکو لە تەفسیری ابن کثیرا هاتووە دەفەرمێ دانیشتوانی ناوچەیەک هەبوون مەنتیقەیەک دۆڵێک سنوورێکی بەرفراوان هەبوو و خەڵکێکی خواناس و دیندار بوون ئەیان گوت ئێمە عەبدی ئەڵڵاین پاشای وەخت پاشایەکی ستەمکاریش لەو سەردەمەدا هەبوو دەسەڵاتدارێکی بەهێز ئەیگوت خەڵک نابێ عەبدی خوا بێ ئەبێ عەبدی منیش بێ چونکە ئەوەی ئیتاعەی من نەکا و بوونی نابێ ناوی نابێ نانی نابێ ئەو خەڵکە پەنایان بردە بەر شاخ و دۆڵەکان و سنوورێکیان بۆ خۆیان جیاکردەوە ئەمە زەمەنێکە کەی تقریبا چوار پێنج هەزار ساڵ لەمەوبەر ئەمە ڕووی داوە قورئان تۆماری کردووە خۆیان وتیان ئێمە بەس عەبدی خوا عەبدایەتی خوا دەکەین ئەو پاشا ستەمکارە شایەنی ئەوەی نییە ئێمە ئیتاعەی بکەین بەڕاستی ئەویش عەبدێکی خوایە بۆ خۆی بەخوا بزانێ بەسەر ئێمەوە قورئان دەفەرموێ، بە کشتوکاڵەوە خەریک بوون، بە مەڕداری و مانگا بەخێوکردن و ئاژەڵ ڕەوەڕاندنەوە بۆ خۆیان فەقیری ماڵی خۆیان دەکرد. هەتا ڕۆژگارێک پاشای وەخت کە زانی ئەمانە ناگەڕێنەوە بۆ ژێر دەسەڵات و سوڵتەی، جەیشێکی یەکجار گەورە و بەدەسەڵاتی پێکهێنا. لە هەموو لایەکەوە تەوقیان کردن. ئاگریان بە مەنجەنیق بەسەرا باراندن، مەنجەنیق وەک دەبابەی ئێستا وابوو، پڕیان کردووە لە ئاگر و بەسەریانا دەباراندن، خانووەکانیان سووتاندن، خەڵکەکە لە تاوی لەشی خۆی هەموو فەقیر و هەژار و مەزڵووم بوو ڕایکردە دەرەوە، پاشا هەموویانی سجن کرد بە ژن و پیاو و مناڵەوە، حەتتا توانیان لێیاندان، ئەمجا لەو بەر هەتاوە ڕایان گرتن بەو هەموو جەیشە جەبارەی کە خۆی هەیبوو ئەو پاشایە چاڵی گەورەی پێ هەڵکەندن ئەو کاتە شۆفڵ و حەفارە نەبووە بە هەزارەها خەڵک خەریکی هەڵکەندنی چاڵ بوون چاڵ و حەفری زۆر گەورەیان لێدا دواتر وتی چی دارستانی وشکە بیبڕن و بیخەنە ئێرەوە چی دار و چی کەیە بیێنن ئاگریان دا بڵێسەی ئاگر دەفەرمێ ئەچوە ئاسمان ئا لەو کاتەدا ئەو خەڵکەیان دێنا ئەیگوت خوا دەپەرستی یان پاشای وەخت دەپەرستی خەڵکەکە سبحان الله زۆر ئیمان دامەزراون ئەگو بەس خوا دەپەرستین پاشاش هەر عەبدێکی بێدەسەڵاتی خوایە یەک یەک فڕیان دەدانە ئەو ئاگرەوە لە تەفسیرەکە فەرمێت چۆن پەپولەگە فڕەت چێ بەلای ئاگرا یەکسەر باڵەکان دەسووتێ هەر لە ئاگرەکە نزیک دەبوونەوە دەموچان هەڵدەقرچا و جلو بەرجیان بەبەرەوە نەدەما پارچە پارچە ئەو خەڵکە لەو چاڵانەدا سوتێندرا لە تەفسیری ابن کەسیرا دەفەرمێ حەفتا هەزار کەسیان ئاوا سوتان حەفتا هەزار کەسی ئەو زەمەنە کە لەوانەیە هەمووی ملیۆنە خەڵک لەسەر زەوی هەبوو بێ حەفتا هەزار کەسی پێنج هەزار ساڵ لەمەوبەر یەکجار زۆر بووە هەموویان سووتاندن ئالەوێدا پاشا و دەسەڵاتدارەکەی تەن قەنەفە و کورسی و مێزیان بۆ دانابوون، عەرەق و شەرابیان دەخواردەوە، پێ دەکەنین کە ئەو خەڵکە دەسووتا. خوا دەفەرمێ ئەوە یەک زەڕە دڵیشیان نەدەلەرزی، لەززەتیان لێ دەکرد کە ئەوانەیان ئاوا دەکوشت. ئەوە سەبەبی هاتنە خوارەوەی سوڕەتی بوڕوج. پێغەمبەری خوا صلی اللە علیه و سلم دەفەرمێ ئەم مێژووە دووبارە دەبێتەوە. ئەها ئەوەی قورئان فەرمووی دووبارە دەبێتەوە. خۆشەویستی خوا دەفەرمێ کە گەشتی ئیسرا و میعراجم پێکرا کە بەرز بوومەوە بۆ ئاسمانەکان سبحان الله لە سەرو ئاسمانی حەوتەمەوە بۆنێکی ئەوەندە خۆشم بۆ هات لە ژیانما بۆن عەتری وام نەکردبوو لە ژیانما بۆنی عەتری وام نەکردبوو کە پێغەمبەری خوا هەر عەرەقی لاشەی خۆی لە میسک بۆن خۆشتر بووە لە میسکی بەهەش بۆن خۆشتر بووە فەمووی لە ژیانما بۆنی وا خۆشم بۆ نەهاتبوو وتم، ئەی جوبریل، پرسیم، شایەنی هەڵوێستە لەسەر کردنە، ئەی جوبریل ئەم بۆ نەخۆشە هی چییە؟ جوبریلی ئەمین فەرمووی، ئەی محەمەد صلی اللە علیە وسلم، ئەوە بۆنی جەستە و لاشە سووتاوەکەی قژداهێنەرەکەی کچەکەی فیرعەون و پێنج مناڵەکەیەتی. بۆنی جەستەی سووتاو و مووی سووتاو و پێستی سووتاو ئینسان لەبەری ڕادەکا. ئەوەندە لای خوا بەڕێزە ئەو وەختەی جەستەکەیان سووتا هێشتا ئەو بۆنە لای خوا نەبڕاوەتەوە ئەوە هی کێ هی زەمانی فیرعەونی سەردەمی حەزەتی موسایە جا وەرە حساب کە بۆ زەمانی حەزەتی عیسا بۆ زەمانی حەزەتی محەممەد بۆ گشتی ئیسرا و میعراج ئەو بۆنەیە لە هەموو ئاسمانەکاندا بڵاوە و بەردەوام بۆنی خۆش دەداتەوە بۆنی جەستە سووداوەکەیە حەزەتی پێغەمبەر صلی الله علیه وسلم دەفەرمێ ئەی جوبریل بەسەرهاتیان چییە من نازانم ئەمەم نەبیستووە جوبریلی ئەمین بۆی دەگێڕێتەوە دەفەرمێ ئەی خۆشەویستی خوا ئافرەتێکی بەستەزمان دوای لەناوچوونی مێردەکەی پێنج مناڵی هەبوو پێنج مناڵ یەکیان مەمکە خۆرە شەش حەو مانگانە شیری دایکی دەخوارد کە باوکیان مرد ئەم ئافرەتە بە ڕووی سوورەوە ئەم دەرکاو دەرکی کرد دەستێکی کارامەشی هەبوو لە قژداهێنان و ڕازاندنەوەی ئافرەتاندا سەلیقەی هەبوو لەوەدا لە ماڵی فیرعەونە، فیرعەونی زەمانی حەزرەتی موسا گیرسایەوە، کچێکی هەبوو فیرعەون زۆر بەردەوام ئیش و کاری بەس خۆڕازاندنەوە بوو، ئەم ئافرەتەی بەکرێ گرت کە دیمەنی ئەوەندە جوانی ئافرەتی دەڕازاندەوە و قژەکانی دادێنا و بە دەستووری ئەو زەمەنە ئافرەتی دەڕازاندەوە، وتی وەرە مووچەی مانگانەت دەدەمێ، مناڵەکانیشت بەخێو دەکەم، لە کۆشکی شا هۆدەیەکت دەدەینێ، بەس ئەوەندە تۆ خەریکی قژ و پرچی من دەبی. هیچ ئیش و کاریکە نابێت وەکو هەموو سەرکردە دنیاییەکان ئافرەتەکانیان کچەکانیان خانمەکانیان ئەوە چەندین خزمەتکاریان هەیە دەبێت خزمەتیان بکە ئەها مێژوو بەردەوام وەکو خۆی دووبارە دەبێتەوە ڕۆژێکیان قژی ئەم کچەی دادێنا شانەکەی لەدەست کەوتە خوارەوە شانەی قژداهێنانەکە جوبرەئیل بۆ پێغەمبەری خوا سەڵسەم ئاوا دەگێڕێتەوە حەدیسەکە ئاوا تۆمار کراوە لەو کاتە کە هەڵی گرتە وتی بسم اللە بە ناوی تۆ خوایە ئەم ئافرەتە ئیماندار بوو بە حەزەتی موسا ئیمانەکەی شاربەوە لە ترسانە لەو کاتە وتی بسم اللە بە ناوی تۆ خوایە کچەکەی فێرعون وتی مەبەستت باوکم بوو بەلای وشەیەکی غەریب بوو چونکە کەس لەو کاتە نەیوت بوو فێرعون ئەڵڵا دەنگۆ فێرعون بۆ خۆی دەگو خوای هەموو خوان هەر منم ئەرز و ئاسمان هەمووی منە میسر و نیل و ئەو ئاو ئەو خەڵکە هەمووی بەزمە انا ربکم الاعلی ئەگە خوا هەبێ من لەسەر و هەموو خوایەکانەوەم ئەو خەڵکەش دەیانگۆ قوربان جەنابت ڕاست دەکەی هەموو ملکەچی بوون ئەو ئیماندارە بە دزێوە لە تاوانە نەیدەوێرا ئیمانەکەی ئاشکراکە پێنج مناڵی بێ باوەک لەم کۆشکەیا بەخێو دەکرێن ئیمانداریەکەی ئاشکرا بێ تیا دەچن بەڵام وتی بسم الله قەدەری خوای گەورە لەسەر ئەوە بوو وتی، مەبەستت باوکمە ئەو اللەیە؟ وتی، نا، ئەو اللەیە خالقی باوکیشت و منیش و هەموو ئەو خەڵکەشە. وتی، کفرت کرد، پەشیمان بەوە، ئەی نا بۆ باوکمی دەگێڕمەوە؟ وتی، ناتوانم، تازە سڕێکە و خوای پەروەردگار مەیلی لەسەر بوو ئاشکرا بوو. بەل پەروەردگاری منیش و باوکی تۆش هەر اللەیە، ئەوە خالقی ئەرز و ئاسمانەکانە، ئەوەیە کە پێغەمبەر موسای بە ڕزگارکەری مرۆڤایەتی ناردووە. ئەڵێ کچەکە چوو بۆ باوکی گێڕایەوە باوکی شتی شتی وا نابێت لە ناو کۆشکی منە ئەهلی موسای تێدا بە ئیمانداری تیا بە بانگی کرد وتی شتێکی وات وتوتی بەڵێ ئەی پاشا من لە ناو کۆشکی تۆیا خزمەت دەکەم خزمەتی کچەکەت دەکەم بێ ئەمرێکم نەکردووە ئیتاعەکانی تۆم جێبەجێ کردووە بەس ئەمە بیر و باوەڕە من یەقینم هەیە کە تۆ خالق و دروستکەری من و ئەم مناڵانەم ئەو خەڵکەنی ئەی جەنابی پاشا زۆر بە زمانێکی نەرم ئامۆژگاری کرد تۆ بۆ بیر لە خۆت ناکەیتەوە ئەتوانی پەنجەیەکی خۆت دروست کەی چاوێکی خۆت دروست کەی هەناسەیەک هەڵمژی ئەوە خوایە بە تۆشی بەخشیوە بە منیشی بەخشیوە بەو خەڵکەشی بەخشیوە وتی غەیری من خوایەک لە وجودا نییە پەشیمان ئەبێەوە یان نا وتی پەشیمان نابمەوە ئەوە بیر و باوەڕە چۆن پەشیمان ئەبمەوە وتی پەشیمان نەبیتەوە بە سزایەک سزا دەدەم تا ئێستا کەسی وا پێ سزا نەدرابێ وتی هەرچی لە دەست دێ بیکە. وتی پاشا بیری کردەوە فیرعەون وتی مەنجەڵی مسی زۆر گەورەیان هەبوو کە دار و دەستە و لەشکر دەهاتەوە بۆ نان خواردن یعنی مەنجەڵ هەبوو جێی چەند زەلام لەناویا کار بکا مەنجەڵی مسی ئەو زەمەنە خەڵک ڕەمێ مزگەر چۆتە ناوی مس ئیشی تیا کردووە دوو سێ مزگەر ئیشی تیا کردووە ئەو مەنجەڵە گەوریان هێنا بەس چەدەها بار داریان ژێر کرد سوور بۆ وتی ڕۆنی زەیتی تێکەن ڕۆنیان تێکرد تا پڕ بوو قوڵپەی ئەدا ئەو ڕۆنزەی تا مەنجەڵی مس بۆ خۆی گەیێنەرێکی زۆر گەرمی بەهێزە قوڵپە قوڵپی ئەو ڕۆنزەی تێدا وتی ئەو ئافرەتە و پێنج مناڵەکەی بێنن هێنان وتی ئا ئەو ڕۆنە دەبینی وتی بەڵێ وتی هەر کەسێ لێی نزیک بێتەوە چی لێکە وتی هەر دم و چاوی دادەماڵێ وتی ئەوەی کە بچێتە ناویەوە وتی وەڵا قوبان جاوە هەر بەچوونە ناویەوەی تر لاشە و ئێسق و پێستی لێ دەبێتەوە وتی دەی ئەو کوڕە گەورەت بێنن کوڕە گەورەکەی بێنن لەبەر چاوی تۆ دەیخەمە ئا ئەو ڕۆنەوە ئەگە پەشیمان نەبێەوە لەوەی کە خوا تاکو تەنهایە و من خوا نیم کوڕە گەورەکەیان هێنا کوڕی نۆبەرە کوڕێکی حەو هەشت ساڵ ئەسمەر جوان کوڵمەکانی لەدرەوشانەوە هێنان و لە ئاگرەکان نزیکردەوە هاوارێکت دایان تخوا فریام کەوە ئا لەو کاتە فیرعەون پێیەکەنی وتی پەشیمان نەبیتەوە یان کوڕەکەت بخەمە ئەو ڕۆنەوە وتی پەشیمان نامەوە کوڕی نۆبەرە جە بناڵی نۆبەرە زۆر خۆشەویستە کە یەکەم جارە ئەم ماڵە و ئەم دایکە یەکەم جارە ئەوێتە دایک یەکەم جارە مەمکیە خاتە دەمی مناڵەکەەوە نۆبەرەکان خستە ئەو ڕۆنە قرچاوە سبحان الله هەر کە تێیان کرد یەکسەر ئێسقانەکانی سەراو بوون و گۆشت وایەوە لێیە ئا لەو کاتەدا ئافرەتەکە فرمێسکی ئەڕش وتی مناڵی دووەمی بێنن مناڵی دووەمیان هێناو ئەویش هاواری بە دایکی ئەکرد جلەکانی ڕاکێشا سبحان الله دەڵێ هێنایان ئەویشیان بە هەمان شێوە خستە ڕۆنە زەیتەکەوە ئێسقانەکانی ئاوا لەلایەکەوە کۆبوونەوە وتی هەر پەشیمان نەبیتەوە یان سووری لەسەر بیر و باوەڕەکەت وتی سوورم لەسەرەوەی خوا تاک و تەنهایە و تۆش هەر بەندەی خوای سبحان الله دەڵێت لەو کاتە مناڵی سێمیان هێنا مێژوو چۆن دووبارە بێتەوە مناڵی سێمیان هێنا ئەویش بە هەمان شێوە مناڵی چوارەم تقریبا عمری سێ ساڵە بوو گاگۆلکەی دەکرد کەوت دەڕۆیشت و ئەوانە و دەکەوت هاتەوە خۆی بە دایکیەوە نووساندەبوو ئەیگوت دایەجان بینی بووی دیمەنەکە چەند سامناکە ئەڵێ دایکی ئەوانشیان لەدەستسان وتی هەر پەشیمان نابمەوە مناڵی سێیەم و چوارەمیش بە هەمان شێوە مناڵی پێنجەم مەلۆتکەیەکی شەش مانگە مەمکی دایکی لە دەمیا بوو دەستە خڕ و خرپنەکانی دێنا بە قژەکەی دایکیا و پرچەکانی دایکی بادا و دایکیشی خەری بۆی خستە باوەش ناو سنگەوە پاراسۆکانی تێک دەکردەوە لە خۆشەویستیە فیرعەون وتی، ئا ئەم مناڵەت ماوە دوا هەلتا، ئەوەش دەخەمە ناو ئاگرەکەوە، ئەو خەمە ئەو زەیتەوە. وتی، تازە ئیتر چیل لە دەست لێ بیکە. سبحان اللە کە جەندرمەکە هات لێی بستێنێ لەو کاتە ختورەیەک بە دڵیا هات. ئەوەندە دیمەنی ئەو مەلۆتکەیە جوان بوو، ئینسان مناڵی خۆشی نەبێ خۆشی دەوێ. ئەوەندە دیمەنی ئەو مەلۆتکەیە جوان بوو، ئەم دایکە خەریبوو پەشیمان بێتەوە، خەریبوو بڵێ بڕوام هەیە کە تۆش خوای. ئەر لەو کاتەدا خوای گەورە فریای ئەم عەبدەی خۆی کەوت با قیامەتی نەدۆڕێ با سوور بێ لەسەر ڕێبازەکەی ئا لەو کاتەیە مناڵەکە دەمی پڕ لە شیری سپی بوو دەمی لێ کردەوە وتی یا ئوماه ئیسبیڕی دایە گیان سەبر بگرە لەسەر ڕێبازەکەت سێ مناڵ لە ژیانا قسەیان کردو بە مەلۆتکەی حەزەتی عیسا ئەو مناڵ و مناڵێکی تر وتی دایە گیان سەبر بگرە پەشیمان نەبیتەوە سبحان الله ئەویشیان لێوەرگرت و خستیان هەر ئەوە هەر لە دوورەوە پڕوسا چونکە وەندە ناسک و شیرە خوارە بوو ئێسقانەکان کۆبوونەوە فیرعەون وتی دواجار جەستەی خۆتە جەستەی ڕوحی خۆت لە هەموو شتێ شیرنترە وتی هەمووی بە قوربانی دینی خوا بێ بەڵام ئەی فێرعەون یەک داواکاریم هەیە من چەند ساڵ خزمەتی ئەم کۆشکەی تۆ ئەو کچەی تۆم کرد بە ڕاستگۆیی خیانەتم لێ نەکردن وتی، من پاشایەکی دادگەرم، خوایەکی دادگەرم، چی دەڵێی من بە قسەی خەڵک دەکەم؟ ئای وایە لە سێدارە ئێدەن، لە سێدارەدان ئەڵێ وەسێتێک بنووسە، چون من پاشایەکم زوڵم ناکەم، تۆ لە سێدارە ئێدەی تازە وەسێتی چ بنووسێ؟ وتی، وەسێتم ئەوەیە تو ئەو خوایە کە خستانەمە ناومەوە ئێسقانەکانم جیابوونەوە، لەگەڵ ئەو پێنج مناڵەما بمانکەنە تورەکەیەک ئەو لە چاڵەکە بەیەکەوە بماننێژن، توخوا با ئێسقانم بە ئێسقانی مناڵەکانمەوە بێت، چونکە ئەوانە شەو و ڕۆژ لە باوەشما بوون. ئەوانە لە ڕوحی خۆم خۆشەویستتر بوون سبحان الله ئەمجا ئێسقانەکانیان جیاکردنەوە فیرعون بە پێکەینە وتی دەی با بڕۆن بۆ ئەو خوایەی کەوا بڕوایان پێ هەیە و قیامەتێک زیندویان دەکاتەوە بە یەکەوە بیان نێژن پێنج مناڵ و دایکێک ئێسقانەکانیان لە تورەکەیەکا کۆکرایەوە لە چاڵێکان نێژران پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم فەرمووی ئەو چڕە دووکەڵەی ئەو کاتە بەرز دەبۆوە بوو بەو میسک و عەمبەرەی کە پێغەمبەری خوا تۆ تا ئێستا بۆنی وا خۆشت نەبیستبوو وا بۆنی وا خۆش نەچوو بە لوتتدا هەزار ساڵ زیاتر ئەم بۆنە لە ئاسمانەکان بڵاو دەبێتەوە نابێ ناویان تۆمار نەکرێ لە مێژوودا لە لای خوا ئەمانە ناویان بەرزە سبحان اللە ئا لەو کاتەدا بەڕێزان ئەم مێژووە دیسان دووبارە دەبێتەوە پێنج هەزار ساڵ لەمەوبەر هەزار ساڵ لەمەوبەر دێتەوە دواتر ئێمەی میللەتی کوردیش بەشێکی ئا ئەوەمان بەرکەوت کە لە زانستی سیاسەتا پێڵان جینۆساید قەتڵ و عام قەتڵ و عامی ورد و گشت دژکا ئافرەت و پیاو بەبێ جیاوازی بەبێ ئەوەی تاوانی هەبێ هیچ تاوانێکی نەبوو گوت منیش بەندەی خوام و تۆش بەندەی خوای تۆ بۆ خوابی بۆ من بەندە بم خوا قبوڵی نییە بەس لەسەر ئەوەندە الماڵی خۆما دادنیشم خزمەتی وڵاتەکەش دەکەم گوت نا ئەبێ یان ئیتاعەم بکەی یان نابێ لەسەر زەوی بی ئەبێ لە چاڵا بی سبحان الله ئەم مێژووی ئێمە دووبارە دەبێتەوە مێژووی ئێمە دووبارە دەبێتەوە حتا وەکو سەردەمی جینۆسایدکردن و ئەمە ئەم مستەلەحە جوانترە قەتڵ و عامی میللەتی کورد لەناو پرۆسەی ئەنفالدا کە ئەو زاڵمە ئەو پرۆسەی بە ناوی یەکێ لە سوڕەتە پیرۆزەکانی قورئانەوە دانا کە خوا باسی ئەوە دەکات لە ناو لەشکری موسڵمان و کافرا کە لە مەیدانی جەنگا بەرەو ڕووبوونەوە نابێ مناڵ بکوژرێ، نابێ ژن بکوژرێ، نابێ کابرایەک بۆ خۆی خوا دەپەرستێ بکوژرێ، نابێ ئەوەی شمشێری فڕێدا بکوژرێ، نابێ بە دووی کەسێک کەوی کە وتی لا الە الا اللە بڵێی لە ترسانە نابێ بکوژرێ، نابێ ئەمانە هیچی بکوژرێن، ئەو دەسکەوتەی کە لەو جەنگەیە ئەو دێ ماڵت دەخوا تۆ ماڵی ئەو دەگری، نابێ هەر کەسە پەلاماردا، ئەبێ لە خزمەتی وڵاتەکەیە بەکار بێتەوە، ئەنفال یەعنی ئا ئەوە، ئەو هات ئەو پرۆسەی بە ناوی ئەنفالەوە نا، بۆیە میللەتەکە لە قورئانەکە هان بدا. هەمان ئەو ڕووداوانەیە کە قورئان تۆماری دەکا کە پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم بۆمان دەگێڕێتەوە وەڵاهی هەمان شت بەسەر خەڵکی لادێکانی ئێمەدا هات خەڵکێک بۆ خۆی ئا لەو بنارەیە دانیشتبوو بە دەستی قڵیشاو بە گۆچان خەریکی مەڕ بەخێوکردن و مانگا بەخێوکردن و کشت و کاڵکردن و لەو پارچە زەویانەدا بە جلوبەرگی دڕاو و قات و بێ پێڵاویەوە بەڵام دیندار و دڵپاک و ئەهلی مزگەوت یەک دێنە بۆ مزگەوتی نەبێ حەوز و ئاوی نەبێ مەدرەسە و فەقێی نەبووبێ هەموو لادێیەکی ئەم کوردستانە زانکۆیەک بووە چونکە خەڵک ئیجازەی مەلایەتی دوانزە عیلمی لێوەرگرتووە هەمووی جامیعەیەک بووە هات ئەو جەیشە گەورە دەوری ئەو خەڵکانەی گرت بە هەمان پاشای پێشوو کە دەوری گرتن ئەو بە مەنجەنیق ئەم بە دەبابە و تۆپ هەموو ماڵەکانی سووتاندن بۆی خەڵکە بێتە دەرەوە دواتر چۆن خەڵکی لێک جیا کردەوە گۆڕێک دۆزرایەوە پێراد سەد و دوو منداڵی بەس مناڵی ساوا تێدا بوو ئەو سەد و دوو مناڵە پیاوێک دواتر شاهیدی دابوو وتوی لە چەمچەماڵ بینی من پێنج پاس پڕ لە مناڵ بەس دوو ژنیان لەگەڵ بوون دوای دوو ژنەکەشیان لەگەڵا بوون پڕ لە مناڵ بوو برسیان بوو منیش چوم پسکیتم بۆ کڕین یەک دوو کارتۆن پسکیت لە دوکانێ وتم بیاندەن بەو مناڵانە ئەو بۆ دەگرین ئەمزانی گیراون و ئەنفال کراون زابتەکە وتی پسکیتی چیان ئەدەیتێ هەمووی دوو ڕۆژیان لەسەر زەوی نەماوە ئەیزانی ئاوایان لێ دەکەن هەر هەمویان لە یەک چاڵا سەد و دوو دانە مناڵی بچووکیان لە یەک چاڵا دەرێنایەوە هەموو ئێسقانەکانیان بەیەکەوە بوون هەمان ستەمە و لە میللەتێکی مەزڵومی مسوڵمان دەکرێ کە تەنها ئەوەی دەڵێ تۆش خوا نی تۆش عەبدی خوای بەس ئەوە تاوانەکەی بوو چەندین مەسات هەیە کە باز ناکرێ بەڵام من مەبەستم ئەوە بوو ئەم مێژووی خوانەناسی دووبارە دەبێتەوە ئافرەتێک هەیە بە ناوی ئامینە فەرەج خەڵکی مەنتیقەی ناحیەی سەرقەڵا یەکێ لە گوندەکانی ئەوێ بەسەرهاتی خۆی دەگێڕێتەوە باسی ئەوە دەکات دەڵێت دێیەکمان هەبوو سەد ماڵ خەریکی مەڕداری بووین خەریکی کوشتوکاڵ و فەلاحەت بووین ژیانێکی خۆش و لەبارمان بێ قڕە دەبردە سەر پیاوان دەچوونە مزگەوت مەدرسە و حجرەی فەقێمان هەبوو دوای ئەوەی لە بەیانێکا دەورمان گیرا و تۆپبارانێکی خەست کراین هاوسەری ژیانم من خاوەنی پێنج مناڵ بووم حامیلەش بووم ئەو ئافرەتە دەڵێ پێنج مناڵم هەبوو حامیلەش بووم لە بە حەوشەکەی خۆمانا پارچەیە تۆپ لە ملی دا و ملی لێ کردەوە شەهید بوو ئەوەندە وەختەکە ناڕەحەت بوو لە تاوێ ڕوحی خۆمان یەک دوو برا و کەسوکار و پورزا هاتن فریای ئەوە نەکەوتین بیشۆین و کفنی کەین بە جلەکانی خۆیانەوە لە حەوشەکەی خۆماندا چاڵێکمان بۆ خەد و خسمانە ناویەوە والله فریای ئەوە نەکەوتین کفن و دفنی کەین دواتر هەموو خەڵکەکە ڕای کرد و دەیەکەی بەجێهێشت بێئاگا لەوەی کەمینمان بۆ دانراوە و ژن و مناڵمان هەمووی ژیرە هەموویانیان گرتین، ئەڵێ بردیانین، بەیانێکی زوو بردیانین بۆ مناحەی مەیدان، دواتر بردیانین بۆ تۆپزاوا، دواتر بۆ نوگرە سەلمان، ئا لەوێدا دەڵێ من مناڵیکی ساوام بوو، مەلۆتکەیەکم دانا ئەو حەملەم دانا، لەو کاتە یەک پارچە پەڕۆیەک نەبوو من لەو مناڵە تازە بۆی پێچم، داوام لە سەربازەکان کرد ئەوانەی کە حەرەسی تەلبەندەکە بوون وتم لەبەر خاتری خوا پارچەیە قوماشم دەنێ من ئەم مەلۆتکەیە چی لێ بکەم ئا لەو کاتەدا چوون گونیە پیسێک گونەیەکی دڕاویان هێنا گونەیەکی زبری موو لە مناڵەکەمەوە پێچا بەڵام چونکە هیچم نەخواربوو شیر نەدەهاتە دەرەوە دوای سێ ڕۆژ مناڵەکە گیانی لەدەستدا و مرد هەر بەو گونیەوە دام بە چەند سەربازێک بیشارنەوە ژێر گڵیاندا، بەڵام بەو چاوانەی خۆم چاوم لێ بوو کە سەگە ڕەشەکان هاتن لە ژێر گڵەکە دەریان هێنا و پارچە پارچەیان کرد. مناڵەکەی خۆمیان لەبەر چاوی خۆم خوارد. ئا لەو کاتەدا دەڵێ مناڵێکی ترم هەبوو پێنج ساڵ بوو. داوای نانی دەکرد لە بیست و چوار سەعاتا تەنها یەک سەمونیان دەداینێ سەمونێکیش بۆ ئەوەی نەفسمان پێی ئارام نەبێ بۆ ئەوەی کە ئەوەندەی کە عەزیەتماندا لەناو خانێکیان کردبوو ژێرزەمینێکیان کردبوو پڕیان کردبوو لە مشک نیوەی مشک خوابووی میزە مشکی پێدا کرابوو بۆی ئەوەی کە دەشی خۆین هەموو لە ناو دەروونماندا بێتە تەعزیبێکی تر بێزی لێ بکەینەوە لە بیست و چوار سعاتا یەک سەمون ئەویش لایەکی خورابوو بە مشک و ئەوانە جرج خواردبووی ئا لەو کاتەدا دەڵێم مناڵە پێنج ساڵەکەشم وردە وردە نەرم شل بوو لەسەر باوەشم و لە برسانە مرد ئەویشیان برد مناڵە حەوت ساڵەکەشم مرد دوای چوار ڕۆژی تر مناڵە دە ساڵەکەشم بەسەر شان و ملما هاتە خوارەوە مرد ئەم مناڵانەیان بردە دەرەوە بە مردوویی هیچمان نەما ئا لەو کاتەدا ئەڵێ بردیانی نەژوورێکەوە پارچە پارچە کرابوو لە شوشەی شکاو کە دەدویست ڕاشکی شوشە بە پشتا دەچوو بەسەرتا دەچوو ئەوەندەیان شوشە تێدا بڵاو کرد بۆوانێ بۆی کە هیچ شێوەیەک ئارامن نەبێ و ئیسراحەتن نەبێ ئا لەوکاتەدا کە ڵە عافواتێک بەوەنەی تەواوبوونی شەڕی عێراق و ئێرانەوە سەدام عافواتێکی دەرکرد و ئێمە بەربووین هاتمەوە دوو مناڵم مابوو بەڵام کچەکەم چونکە ئەوەندە کچەکەم گەورەترین مناڵیان بوو تەمەنی چواردە ساڵ بوو هیچی نەخواردبوو ئەوەندە بەبێ لەزەت مابووینەوە هەر هاتینە دەرەوە چاوێکی لەدەستدا هەڵچاوێکی نەبینە، چاوەکەی تریشی بە حاڵ بەرپێی خۆی دەبینێ. ئەڵێ هەموو ڕۆژێ بینینی ئەم کچەشم بۆ خۆی مردنێکە، مناڵەکانی کەم هێستا مردنەکەیان ئەوەندە زەحمەت نەبووە. کە ئەوەش هەموو ژیانی لێ تاڵ بوو. ئافرەتێکی تر مامانی سجنەکانی تۆپزاوا بووە لە کەرکووک، تۆپزاوای کەرکووک. ئەڵێ ژن و ژنە گەنجەکان، کچە گەنجەکان، کوڕە گەنجەکان پیاوەکانیان جیا کردینەوە. پاشان هاتن ئێمەیان بردبوو نوگرە سەلمان. ژنەکان کە حامیلە بوون، ژنی مناڵە بەرد کە مناڵی بە بەرەوە بوو لەگەڵ مناڵی چوار بۆ پێنج ساڵ لەگەڵ پیرە پیاوەکان ئەمانەیان ئێمە بردینە قاعەیەکی ترەوە دواتر ئەمانە حکومەت بەری دان ئەمانە بەر عەرەفاتێ کەوتن و بەر بوون چونکە هیچ ئیشی بەوانە نەمابوو وەکو شاهید حاڵێکیش خوای گەورە بیانهێڵێتەوانە کە بزان ئەم میلەتە چ ستەمێکی لێکراوە ئەڵێ وەڵاهی من لەوێدا دەستی مامانیم هەبوو بیست و پێنج هەزار کەس بووین لە قاعەیەکە وەرە بەس بە هەناسە مەمرە. لە شەوو ڕۆژێکا یەک سەمونیان دەداینێ تا ماوەی شەش مانگ نەت دەزانی چۆنی بخۆی ئەویش ئەوەندە ڕەق بوو بوو ئەو خەڵکەمان دەبینی خوێن بە پوکەکانیا دەهاتە خوارەوە تاوەکو نەرمی دەکردەوە ئاوێک لە چلەی هاوینا کوڵاو لە بەر سورە هەتاوە لە نورا سەرمانە بۆمان نەدەخورایەوە لە گەرمیانە ئەمە هەمووی تەعزیبێک بەس کە خوای گەورە ڕوحت دەرنەکا و دەرنەچێتر بەدەست خۆن نیە ئەڵێ وەڵایی من مناڵەکان کە دای لە دایکیان دەبوون دەیانهێنان بۆم دەمبڕین دوو بەردم بۆ هێنابووم بە بەرد ناوکی مناڵەکانم دەبڕی چونکە هیچی کەی لێ نەبوو دایک هاواری کرد و ناوکی ئەو مناڵان دەڵێ هەیانە ئێستا ماوە تەلەبەی زانکۆیە بە بەرد من کاتی خۆی ناوکم بڕیوە بە بەر ناوکیانم دەبڕی دیمەنێک کە دەڵێ قەل لە بیرم ناچێتەوە ئافرەتێک سێ کچی هەبوو سێ کچی مناڵی هەبوو لە سێ ساڵانەوە بۆ حەوت ساڵ هەست سێ مناڵەکەی لە سجنان بردن دواتر مناڵیان کە مرد سەربازێک خەیاری دەخوارد لەو کاتەیە کە خەیاری دەخوارد ئەو مناڵە چاوی بە خەیارەکە کەەوە بەدەستەوە بوتی دایەجان خەیار دەخۆم دایەجان خەیار دەخۆم هەرچی ئەویش لە سەربازەکە پاڕێوەتی تخوا لەبەر خوا یەک پارچەیەکی بچکۆ لە ئەو مناڵە زۆر هاوا دەکا ئەڵە پێی پێەکەنی و هەر گوێشی نەیەدایە هەر هەستیشی نەدەجوڵا ئەڵە دایکەکە سەیری کرد سەیری قاچەکانی خۆی کرد نعلی ئیسفنج هەبووی ئەو زەمانە سەوز بوو لولی کرد وتی ڕۆڵەجان ئا ئەوە خەیارە مناڵک سێ ساڵەکە ئەیمژی حەتا ڕوحی دەرچوو نەعلەکە لە دەمیا بوو ئەڵێ واللهی ئەو ئافرەتە حەتا ئێستاش خەیار ناخوا لەسەر هەر سفرەیەک بیبینێ یەکسەر بەلادا دێ و دەبورێتەوە دیمەنی ئەو کاتەی لەبەر چاوە کە مناڵک لە وڵاتی خۆتە نەعلی سەوز بچێتە دەمێ و لە جیاتی خەیارێک بیمژێ و بەدەمەوە ڕوحی دەرچێ بەڵێ ئا ئەوە جینۆسایدی میللەتی کوردە بەڵام قورئان تۆماری دەکا قورئان تۆماری دەکا و دەفەرمێ والسماء ذات البروج سوێند بەو ئاسمانەی بەو خوای کە ئەو ئاسمانەی بە وەستێرانەوە خوڵقاندووە سەر بەرز کەوە و ئەو ئاسمانە هیچی کۆڵەکەیەکی لەژێر نییە ئەو هەموو ئەستێرە گەورە لە بۆشایە دەسوڕێتەوە بە قووەتی جازیبەی خوای پەروەردگار والیوم الموعود خوا دەفەرمێ سوێند بە ڕۆژی قیامەت کە دەبێ قیامەتێکە بێ تۆڵە لەو زاڵمانە بسێندرێتەوە وشاهد ومشهود ئەبێ سوێند بەو ڕۆژەی ئەوەی ستەمی لێکراوە ئەوەی ستەم لێکراوە ئاوا بەرامبەر یەک ڕادەگیرێن قتل أصحاب الأخدود نەفرەت لەو کەسانە بێ کە چاڵ بۆ خەڵک هەڵدەکەنن نەفرەت لەو کەسانە بێت کە چاڵ بۆ هەڵدەکەنن، ئەوانەی ئەنفالەکانیش هەرمان شێوە نەفرەتی خۆیان لێ بێت، چونکە خوا دەفەرمێت قتل اصحاب الاخدود، ئەها دیاری ناکا کێ، هەر کەسێ چاڵ هەڵکەنێ و جینۆسایدی میللەتێکی بێتاوان بکا نەعلەتی خوای لێ بێ، لەناو چێ، النار ذات الوقود، کە چاڵەکانیان پڕ کرد لە ئاگر. لە یەکێک لەو دیمەنانەدا کە لە موخابەراتی بەغا گیراوە دیمەنێکی زۆر سەرنجڕاکێشە ئا ئەو دیمەنە گیراوە لە دوای پرۆسەی بەناو ئەنفالە و جینۆسایدی میللەتی کوردەوە ئەو زابتانەی کە دەستیان هەبوو لەو کارەدا ویسامی ڕافیدەین و نەوت الحەماقەیەکیان دەکردن بە گەردنە سەدام دانیشتووە و دواتر ئەمان دێننە ژوورەوە و یەک یەک مەدالیایەک بەکا بە گەردنیانە کە ئێوە ئەم پرۆسە گەورەتان ئەنجام داوە دواتر دادەنیشێ و دەڵێ کێ بەسەرهاتێکی لایە ئەو عەمەلیەتان چۆن ئەنجامدا یەکێ لە زوباتەکان هەڵدەسێ و باسی خۆی دەکا ئەڵێ سەیدی ئێمە چووینە دێیەک لەو مەنتیقەی گەرمیانە لە مەنتیقەی شوان و مەنتیقەی کەرکووکە دێیەک بوو هیچ کەسی تیا نەمابوو باسی خۆی دەگێڕێتەوە و بە کامیلی ڤیدۆیی تەسجیل کراوە ئەڵێ ئێمە چوینە ئەو دێیەوە تەنها خشپەی دار و چیلکەیەک گەر لە ژێ پێمانا هاتبێ من چوم بۆ ئەوەی دڵنیا بین کەوا لە هیچ ماڵێکا هیچ زیندەوەرێک نەماوە کەسێ خۆی حەشار نەداوە چوومە ماڵێکەوە دەرگای حەوشەیان نەبوو بە قوڕ سواغ درابوو حەوشەکەیان چوومە ژوورەوە گوێم زرنگایەوە بە دەنگی مناڵێکی ساوا وتم بڕوا ناکەم بە گوێی خۆم چونکە زیندەوەرێک لەم شینە نەماوە چوومە حیوانەکە لێ نەبوو چوومە ژوورێکی تێ لێ نەبوو دەنگی مناڵیش جارجارەیەک دەهات سیرم کرد لە پشتیرێکا لانکەیە قایم کراوە کابرا لە تاوانەوە توێتی بەڵکو دوای بگەڕێم و مناڵەکە لە ناو دەچێت لە پشتیرێکی تاریکە لایتم تێگر سیرەکەم مناڵەکە لە بێشکایە لێی نزیک بوومەوانێ مناڵەکە دەموچاوگەش حەتا بڵێی جوان دەستە خرپنەکانی زەنگیانی شینی تێکراوە لەبەر چاوەزار دەست بۆ دەسرازەکانی دەبا و کە منی بینی زەردەخەنەیەکی کرد وەی زانی بەلایەوە دەچم منیش وتم بزانم برسیەتی ئا لەو کاتەدا دیمەنێکم بینی لایتەکەم تێگرت ڕسمێک داندراوە ڕسمی کوڕێکی گەنجی کوردە بە جامانەوە دەستی خستوەتە سەر ملی دەستگیرانەکەی دیارە ئەمە نۆماڵ بوون و ئەوە نۆبەرەیان بووە بەجێیان هێشتەوە احتیمالی هەیە کە ئەمە ئەم مناڵەیان بۆ بمێنە و دواتر بگەڕێنەوە ڕزگاری بکەن دڵیان نەهاتوو مناڵەکە لەگەڵ خۆیان نابەرن لە بێشکا بەجێیان هێشتووە ئەڵێ لولەی مزەلیەکە کڵاشنکۆفەکەم خستە دەمیەوە دەستی کرد بە مژینی لە تاوانە وای زانی مەمکە شیرە و مەمکی داکێتی زۆری مژی دواتر دەگریا چونکە هیچ قەترە شیرێکی لێ نەدەهات لولەکەم دەرێنایەوە ویستم بە زەین پیاوێتەوە خەریب و سۆزم بجوڵێ بڵێمە مناڵێکی بێتاوانە و بیەنم و تەسلیمی جەیشی بکەم بەڵام نا سەیری گەڕامەوە بیرم کردەوە ئەو جامانە بەسەرە ئەمەش کوڕی ئەوە وەکو ئەو دەبێتە مخەڕیب و دژوی حیزب و سەرکردە دەبێ بۆیە ئەم جارە لولەی تفەنگەکەم خستەوە ناو دەمیەوە مناڵەکە گەشایەوە جارێشکە پێکەنیەوە بەڵام ئەم جارە هەموو مەخزەنەکەم لە ناو دەمیا تەقاند هەموو مێشکیم باو دەشتەیا پڕژاند ئەو کاتە ئەڵێ چەپڵەیەکی بۆ لێدەن ویسامێکی تری بدەنێ چونکە بەڕاستی تۆ دڵسۆزی ئەوانە هەموو دەبوونەوە نەوەکانی خۆیان ئەوانش مخەڕیب و دژی حزب و سەورە دەردەچوونەوە مکافئەی دەکا إذ هم عليها قعود سبحان الله قورآن چەند تعبیرەکانی جوانە ئاوا لەسەر مێز و کورسی بەدیار ئەو دیمەنەوە دادەنیشن و پێی پێ دەکەن و یەک تۆز زەڕەیەک ویژدانیان ناجوڵێ بەردەجوڵێ ئەوانە ناجوڵێن کە حەدی خۆی هات لێدانی خوا گەلێ بە زەبرە ئەزانن بەڕێزان دیقەتێک بدەن ئەنفال کیمیابارانی هەڵەبجە پێنج هەزار خەڵک کوژرا بە یەک لەحزە پێنجی تریشی هەر بە هەموو ڕۆژێکی مردنە ئەوەی تریشی هەموو ژیانی مردنە لە شانزەی سێدا ڕووی داوا بوو ئەنفال بە هەشت قۆناغ لە مانجی دوودا دەستی پێکرد لە ئەیلوولە هەشت قۆناغەکە کۆتایی پێهات چواردەی چوار ناوەڕاستێتی تقریبا ئا لە چوار لە شانزەی سێدا لەگەڵ چواردەی چوارە حسابیکە ئەم حکومەتە کەی سەرنگون بوو ئەم دەسەڵاتە سبحان الله هەر لە مانگی چوارە لە نۆی چوارە لە بینی چواردەی چوار و شانزەی سێ قەدەری خوای پەروەردگار بۆی نیشانماندا ئا ئەو زاڵمە لە بینی ئەو دوو تاوانەیە زۆری تاوان کرد بوو بەڵام تاوانی قیمە ئەم دووە بوو کیمیابارانی هەڵەبجە، ئەنفال، لەو بەینی هەردووکیانا لە نۆی چوارا ڕژێمەکە سەرنگون بوو. وەی خوا بزانە وەختی گرتنی هات ئیتر تەواو بوو خوا لە قورئان پێغەمبەر سەڵ فەرموویەتی اتقوا دعوة المظلوم خۆ بپارێزە لە دوعای ستەم لێکراو فإنه ليس بينه بينها وبين الله حجاب لەو وەختەیە کەسێ لەو چاڵەیە هاواری خوا دەکا خوا بەبێ پەردە سەیری دەکا هیچ پەردەیەک لە بەینی ئەو دوعای مەزڵوم و ئەو خوای پەروەردگارا نامێنێ ئەوانەی ئەنفال کران ویسامی شەرەفیان کراوە بە گەردنا چونکە لەو کاتە کە وتویانە یا ئەڵڵا هاواریان کردووە پەردەیەک لە بەینی دوعای ئەوان و خوای پەروەردگارا نەما ئەوانە ئیشەڵا هەموو جێگایان بەهەشتە هەموو لە جەنناتە بە ئیزنی خوای گەورە لەگەڵ صدیقین و شەهیدان و پێغەمبەران و ساڵحانە کۆ دەکرێنەوە ئین بەطش ربک لشدید سبحان اللە خوا گرتنەکەی زۆر بەهێزە ئەزانن چۆن ئەم دیکتاتۆرانەی گرت ئەو فیرعەونەی ئەو فیرعەونەی کە ئەو دایکە و پێنج مناڵەکەی خستە ڕۆنی قرچاوەوە خوا لەناو ئاوی نیلا غەرقی کرد شەرمەزاریشی کرد بەوەی لە ئاخر لە حەزای گوت ئامنت بڕبی هاڕونە و موسا خوایە پەشیمانم ناماقوڵیم کرد ئیمانم هێنا بە خوای هاڕون و موسا خوا فەرمی تەواو ئەوە هەر بۆ سەرشۆڕی دەبێ ئەوە بڵێی تا ئێستا دە گو خوام ئێستا دەڵی ئیمانم هەیە کابرا ئەو هەموو ژن و منداڵەیین کرد وامزان لە مەحکەمەدا قورئانێکی بە باوەشیەوە دەگەر ئەوەش بۆ خۆی سەرشۆڕێشکەیە خوا نیشانی ئەدا ئەو قورئانەی دەی فەرموو ئەمە حەرامە تۆ دژی ئەو قورئانە ئەوەت دەکرد دەبێ ئاخیر بچیەوە خزمەت قورئانەکە بۆی شەرمەزارتر بی لە جاران خوا ئەویشی لەناو بەر بەڕێزان باوک و کوڕ لە یەک جیا دەکرانەوە، کچ و ژن و منداڵ، ئەو دیکتاتۆری عێراقەتان بە چاوی خۆتان بینی چی لێ بەسەر هات، خۆی لە شوێنێک، کوڕی لە شوێنێک، کچی لە شوێنێک، ژنی لە شوێنێک، ها هەموو لێک جیا بوونەوە، خۆ دەیانتوانی هەموویان بە یەکەوە بن، سەریان لێ تێک چووبوو، بۆ خۆی لە کونێکا وەکوو مشک و جرج دەریان هێنا، کە ئەو پەڕی بێ عیززەتی بوو وەکوو مانگا ناودەمیان دەپشکنی، کوڕەکانی جەستەیان چۆن یەو خەڵکە سووتا ئاوا سووتاندیانن ژن و منداڵی چۆن ی خەڵک ئاوارە بوو ئاوا ئاوارەی وڵاتان و سەر شۆڕ بوون خۆ ئەمە بەدەسەڵاتی خوا نەبێ بەخوا زەبری کەس نەبوو ئەو هێزەی کەس بڕوای نەدەکرد ئاوا لێک هەڵبوەشێ ئاوا بە سەرشۆڕی و زەلیلی ئەمجا بۆ ئێمەی میللەتی کورد خوا چ حەقێکی بۆ کردین ئەو کەسەی کە مەحکەمەی ئەو زاڵمەی کرد ئەو زاڵمانەی کرد کوردێک بوو حاکم ڕزگار پیاوێکی بەڕێز و مؤدەب و مسوڵمان حاکم ڕزگار باسی ئەوە دەکا ئەڵێن لە ناو هەموو سلێمانی و هەولێر و دهۆکە کەسیان بۆ هین نەکرا منیان هەڵبژارد چوومە بەغا چوار حاکمی عەرەبیشان هەڵبژارد بوو کە ئەوانیش بەڕاستی ستەمیان لێکرابوو لەناو هەر پێنجا ها سەیری خوا چەند ئیشی جوانە ئەبێ کوردێک چونکە کورد لە هەمویان زوڵمی زیاتر لێکراوە هیچیان لە خۆیان ڕانەبینی ئەو محکمەیە بگرن ئەستۆی خۆیان تەکلیفیان لە من کردە بێ من محکمەکە بگرم ئەستۆم چوم و دوعام کرد هەڵڵا هەموو جارێکە دەچمە محکمە ئەو دوعا دەکەم تم یا ڕەبی خۆیان ڕەحمم پێ بکەین نەستەمم لێ بکرێ و نەستەم لە کەس بکەم ئەو تەرازووی عەدالەتە ڕاگرم. ئەها وە لەو کاتەیا بیرم لە عەدالەت کردبۆوە. هەرچەند ئەو زاڵم و من ستەمی لێ ناکەم لە دادگادا. ئێمە میللەتێکین ئاواین. ئەو دادگەریە زۆر ئەساسە. خوایە ستەم لە کەس نەکەم و نەهێڵم ستەمیش لە میللەتەکەم و لە خۆم بکرێ لە مەحکەمەکەیا. ئەڵێ وەڵڵاهی ئەو ڕۆژە یەکەم ڕۆژی ڕەمەزان بوو بە ڕۆژوو بووم. پارشێویشم نەکردبوو چونکە لە ناوچەی سەوزە لەو مەتعەمەیە پارشێویان بۆ خەڵک ئامادە نەدەکرد وەک ڕۆژانی کە خەڵک نانی ئەخوارد من بە زمانی بەڕۆژەوە بەبێ پارشێو چوومە ژووری مەحکەمەوە ها خەڵکی دیندار و خواناس و شارەزا شارەزاترین کەس لە بواری قانونی نێودەوڵەتی یا لە عێراق ئەو پیاوە بەڕێزە بوو ئەها خەڵکی بەڕێز دیندارە بە بێ پارشێو بە ڕۆژوو بوو لە مەحکەمەیە ئەوە قسەی خۆیەتی بە نووسراو لامە ئەڵە لەو کاتەیە هاتە ژوورەوە سەدام سەلامی لێکردم بۆم هەبوو جوابی نەدەمەوە چونکە مەحکەمە عیبادەتە بەم بەی نەسی فیقی بێ تۆ لە نوێژە بۆ تێ جواب نەدەیەوە بەڵام من جوابی سەلامەکەشم دایەوە بەڵام من بە نەسی فەقەراتی قانونی کارم لەگەڵا دەکرد و وەختێکیش کە زانیم ئەو دادگایە وەکو خۆی عەدالەت بەرپا ناکا کە بیستم مەحامیەکانی سەدامیان کوشت من دەستم لە کار کێشاوە نابێمە با قسەی خۆی بکا با لێی گەڕێ ئێمە بڕوامان بە ئازادی هەیە ئێمە میلەتێکین بڕوامان بە دەستور و یاسایەک هەیە مەحامیش لێ بێ تاوانبارەکە ئالەو کاتەیا دەستی لە کار کێشایەوە ئەمە تۆڵەیەکە خوا بۆ ئێمەی کردەوە ئەی دیکتاتۆرە بێ کوردێک لەناو ئەو هەموو عێراقەیە تۆ دادگایی بکە ئەبێ بێی لەبەر دەمیا چۆکدادەی و لەبەر دەمیا دانیشی بەڵێ هەر کەسێ یارمەتی ئەو زاڵمەشی دابێ خوا ڕیسوای کردووە وەڵاهی پێغەمبەری خوا صلی اللە علیه و سلم دەفەرمێ لا یقفن احدکم موقفا یضرب فیه رجل ظلما ئەگەر لە شوێنێکا بینیتان وا کەسێ بە قەمچی و بە شەق و زلە لە کەسێک دەدا بە ناحەق و ناڕەوا تێی کەوتووە و ئەم دەسەڵاتدار و ئەو بێدەسەڵات لەو شوێنەدا مەبە لا یقفنا لێی نەبی خێرا بڕۆ ئەگەر نەدەتوانی دەستی بگری دوورکەوە و هەڵێ فإن اللعنة تنزل على من حضره حين لم يدفعوا عنه چونکە لەو کاتە نەفرەتی خوا لە ئاسمانەوە بۆ سەر ئەو شوێنەدا دەبارێ هەر کەسێ دیفاعی لەو مەزڵومە نەکرد بە نەعلەتی خوای لێبێ کە ناتوانانی دیفاع لێکەی هەڵێ دوورکەوە چونکە نەعلەتی خوات بەردەکەوێ ئەگە هەر لێی بدرێ، ئەی ئەگەر بخرێتە چاڵەوە بە شۆفڵ ئەو گڵەی بەسەرا بکرێ و هاواری بە خوا نەبێ بە کەس نەگا. بەڵام هەر کەس یالمەتی زاڵمی دابێ خوا بەو زاڵمە ڕیسوای دەکا. لە دێر زەمانە پاشایەک داوای کردووە کۆشکێکی گەورەی بۆ بکرێ. وتی زەیم زۆرە ئەمەوێ بیناسازێکی گەورە ئەندازیارێکی بەناوبانگ بێت تەسمیمی کۆشکێکم بۆ بکا. لەو کاتەیا ئەندازیارێک ناوی سینمار بووە لە کتێبەکەیا وا نووسراوە لە قیسەسی قورئانیدا کە شێخ مەحمود میسری نووسیوێتی لە لاپەڕەی سێ سەد و نەوەد و حەوت دا ئەو سینمارە بیناساز و ئەندازیارێکی بلیمەتی ئەو زەمانە بوو بە چەند تورەکەی گەورە ئاڵتونی دایە تا نەخشەی خانوەکەی بۆ کێشا خانوو تەواو بوو پاشا چووە ناویەوە سەر سوڕهێنەرترین کۆشکی زەمەنی ئەو سەردەمە بوو پاشاکانی دەوروبەر و دەسەڵاتداران و ڕیش سپیانی داوەت کردبوو کە چوونە ناوێەوە هەموو سەرسوڕمانی خۆیان دەردەبڕی لەم قەسرە کە ئەم زاڵمە تیا دادەنیشێ لەو کاتەیە ئەندازیارەکە وتی پاشا یەکێ لە سەرسوڕهێنەرترین شتەکانی ئەم کۆشکە کە خەڵک نایزانێ ئەوەیە یەک خشتی تێدایە بەس خشتەکە لە شوێنی خۆی بجوڵێنی هەموو بیناکە دەڕوخێ وتی، کەس ئەمە دەزانێ غەیری تۆ؟ کەس ئەمە دەزانێ لای کەس درکاندووتەوە؟ وتی، نا، فەنی ئەم قەسرە لەوەدایە بەس بەو خشتەوە بەندە، دەرت هێنا هەمووی لەبەرێک هەڵدەوەشێ، هەمووی ئەڕووخێ. وتی، دەی بیگرن و خێرا لەسەری دەن و سەری بپەڕێنن، نەوەکو ئەم نهێنیە لای کەس بدرکێنێ، ڕۆژێ قەسرەکەم بەسەرا بڕووخێنن. ئەو ئەندازیارەی چەند ساڵ خەریکی نەخشەیەکی ئاوا بلیمەتانە بوو، بەدەستی ئەو زەڵمە سەریپەڕێندرا. موکافائەکەی سەرپەڕاندنی خۆی بوو. دەی با یارمەتی قەت زاڵم نەدەین قەت لە ڕیزی زاڵما نەبی ئا ئەمانەمان گێڕایەوە بۆ ئەم گەنج و جوانانەی کە زۆربەیان لەو کاتە ڕەنبێ لەدایک بووبن یان هێشتا لەدایک نەبووبن ئەمە ئەمە میلەتی ئێمەیە ئەوەی کە لە قورئان و حەدیسا باس کراوە ئەو جینۆساید و قەتل و عامە ئاوا بەسەر ئێمەی میلەتی کوردا هێنراوە بەڵام ئەمە دەستی ئیسلامی تێدا نەبووە ئەوە ئەو ئیسلامە باسی ئەوە دەکات لە زمانی پێش ئێوەدا خەڵک ئاوای لێ دەکرا و ئێوەی مسلمانیش ئاواتان پێکرا ئەبێ ئینسان حەق بداتە دەست خوا ئەها خوا قەت زوڵم لە ئەستوریا دەپچڕێ و ناهێڵێ هیچ کێ لێی بەسەرەوە بچێ دوو ساڵی بەسەرا تێ نەپەڕی کۆشک و تەلاری ئەو زاڵمانە بە ڕیسوایی بە زەمەنێکی زەلیلی زۆر هەتا بە ڕیسواترین ڕیسوایی مێژوویی کۆتایی بە دەسەڵاتیان هات ئەم دەسەڵاتەی ئەمڕۆ ئەو حکومەتەی ئەمڕۆیی هەموومانە کەس منەتمان بەسەرا نەکا کاربەدەستێکی بەڕێز بڵێ ئەوە ی شان و باڵی منە بەخوا برا ئەوەی ئەو ئەو خەڵکەیە هەموو ئەو خەڵکە ئەوەی ئەو ئەم مجەمەعانە دابوو هەموو خوا لەنفال کرابوو بەخوا ئەوەی کوێتیش بڵێ نەدا ئێمەش ئەوە مەسیرمان دەبوو کەواتە ی هەموومانە هەموومان قوربانیمان لە پێناوا داوە و پاداشتی بنەماڵەی کەسانی جینۆساید کراو و ئەنفال کراو تەنها بە مووچەیەک بە پارچەی ئەرز نادێتەوە ئەبێ میللەت بە چاوی ڕێز سەیری ئەوانەکە ئەوانە جگەر گۆشەکانی خۆیان کردە قوربانی ئەم وڵاتە ئەوانە ویسامی شەرەفی ئەم وڵاتە ئەنفال ناسنامەی میلەتی کوردە ئەوانە ڕۆڵەکانیان جێگای فەخرن چونکە بوونە ناسنامەی میلەتێکی مەزڵوم ئەبێ بە هەموومان بە چاوی ڕێز بە تایبەت دامودەزگاکانی حکوومەت ڕێزی تایبەتیان لێ بگرن و بە دەستکەوتەکانی ئەم حکوومەتەی بە هەموومان بزانین هی کەس نییە بە تەنیا کەس منەتمان بەسەرانەکە پێمان نەفرۆشێتەوە هەموومان لە پێناوی قوربانیمان داوە ئەمجا ئەوەی کە هەمانە بیپارێزین وحدەت و برایەتی خۆمان پارێزین ڕوو لە خواکەین واللهی بەڕێزان ئێستا حاڵی میلەتی کورد ڕەنبە لە سەدەمی حەفتا و چوار خراپتر بێ ئێستا ڕۆژانە پێرێ و ئەوانە کابرایەک لە بەغا تەسریحێکی دا وتی حەقوایە کوردەکان وەکو زەمانی ئەنفالەکان لێ بکەنەوە یانی هێشتا هیچ دەسەڵاتی نیە ئەمە قسەی ناو ناخێتی ڕۆژێ ئەگە دەسەڵاتی بە ئاوا لێ دەکاتەوە لەبەر ئەوە با ئەمانەی خۆشمان لە بینی خۆیاندا تەبابن لەگەڵ میلەتیشا تەبابن ئەو هەموو پارە زۆرە ئەو هەموو سەرۆت و سامانە هەیە با بگەڕێنەوە بۆ عەدالەت ئەزانی میلەت لەکە لە دیاخی دەبێ کە بزانێ ئەم نیشتیمانە هی خۆی نییە کە سەروەت و سامانی ئەو وڵاتە هەی تۆیە و هی من نییە، بەڵام کە منیش زانیم منیش وەک تۆی سەرکردە بەشم هەیە، وەک تۆی حیزبی بەشم هەیە، مناڵەکەی منیش وەکو تۆ مافی هەیە، بەخوا منیش مناڵەکەی خۆم دەکەم بە قوربانی ئەو وڵاتە. بەس دوژمن دایمە لەوەوە زەفەرمان پێ مەڵێ دەستی دەرەکی، قەت با هەرێمی کوردستان لە دەستی دەرەکی نەترسێ، کەس نابێتە پیاوی دەستی دەرەکی کاتێ کە نەبینێ خیانەتی لێ دەکرێ، بەڵام کە زانیم تۆ هیچم نادەیتێ و لەسەر کەللەسەری من بەخێو دەبی، خوێنم دەم مژی وەکو زەرو کابرا ئەمجا خیانەت بە نیشتیمانەکەش دەکا ئەڵێ دەستی بێگانە بگرم باشترە لە مەی خۆم با ئەو بم خۆ تۆ نەم خۆی لەبەرەوە عەدالەت سەرچاوەی پاراستنی ئەو دەستکەوتەیە کە ئەمڕۆ بەدەستمان هێناوە گەڕانەوە بۆ ژێ سێبەری قورئان بۆ ژێ سێبەری دین واللهی ئەم جیهانە بە سێبەری ئەو قورئانە کەس مافی پێشێل ناکرێ نەبێ دین نەدیندار با نینە سەر تەلەفیزۆنەکان ئافرەتێک پیاوێک کەسێک دێنن توخوا ئەم وڵاتی هیچ مشکیلەی نییە لەسەر مافی ئافرەت و لەسەر مافی نازانم چی و قورئان وابوو تخوا ئەمانە قسەن ئەوانە ئیعلامیان پێوە بکوژرێ با بگەڕێینەوە ئا ئەمانە بۆ میللەتی خۆمان باس کەین بڵێ ڕۆڵە گەنجەکەم تۆ ئا ئەمەت لێ بەسەر هاتووە ئەم دەستکەوتانی ئەمڕۆ هەروا بە هەوانتە دەست نەهاتوون پارێزگاریکردنیان پێویستە باشترین شوراش عمەری کوڕی عەبدولعەزیز ئاماژەی پێکردووە پاشایەک دەسەڵاتداران وتیان قوربان پارەمان بۆ بنێرە بە دەوری شارەکاندا شورا دروست دەکەین قەڵایەکی واز دژمن زەفەری پێ نەبا وتی ڕۆڵە جان شورای شار بە بەردودار و قەڵا ناکرێ بە عەدالەت دەکرێ ئەگە عەدالەتت بەرپا کرد هەر یەکە بۆ خۆی سەربازێکە لە ماڵی خۆیەوە نایەڵە دژمن بێتە ژوورەوە بەڵام هەموو دەوری شارەکە شورا بێ ئەوەی لە ناو شارەکەدا زوڵمی لێ بکرێ بۆ خۆی دەرگاکەی لێ دەکاتەوە با بە عەدالەت شورای ئەم دەستکەوتانەی ئەمڕۆ بکەین. ئومێدەوارم خوای پەروەردگار سەبووری دڵ و دەروونی ئەوانەی ئەنفالیان هەیە، جینۆسایدیان هەیە، شەهیدیان هەیە بدات، چونکە ئەو دڵ و دەروونە بەس بە خوا ساڕێژ دەکرێ و سەبووری دەدرێ. ئەوانەش ان شاء اللە جێگایان بەهەشتە لە خزمەتی پێغەمبەران و شەهیدانە، هەموومان لە بەهەشتا بە خزمەتیان دەگەین و پێدیداریان شاد دەبینەوە. خوای پەروەردگار ڕەحممان پێ بکەی خوایە ڕەحم بە حاڵمان بکەی یا ڕەبی خوایە جارێش کە ئەو ستەمانەمان لێ نەکرێتەوە خوایە لە ستەمی دەرەکی بمانپارێزی خوایە ئەم کاربەدەستانەی ناوخۆشمان عەدالەت و دادپەروەری بچێتە دڵ و دەروون و دەست و قەڵەم و ئیشیانەوە یا ڕەبی خوایە عەدالەتمان بەسەرا بچەسپێ خوایە نە زاڵم بین نە زوڵممان لێ بکرێ یا ڕەبی خوایە ئەم وڵاتە لە ژێر دەستی ستەمکار ڕزگاری بۆ خوایە جارێش کە نەکەوێتەوە ژێر قاچی ستەمکارانەوە ئەوانەی ناکۆکن ئیسلاحی حاڵیان بکەی ئەوەی مناڵی نیە پێی ببەخشی ئەوەی نەخۆشی هەیە خوا شیفای بۆ بنێری خوا شیفای نەخۆشەکان بنێری دڵ و ئاسوودەی بۆ دڵ بە غەمەکان بنێری ڕەحم بە حاڵی هەموو لایەکمان بکەی یا ڕحم الراحمین آمین آمین والحمد لله رب العالمین الحمد لله رب العالمين أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمد